دەڵێن لە چیاکاندا کەکانییەکان ئەم هەواڵە جەرگبڕەیان بیست هەموو چکیان کرد دەپاڕانەوە خوا چیاییان چەپاڵە بدا ئیمان بپارێزێ دەست بە باڵی جەمالەدینی بیست و هەشت ساڵەی کوڕی شامیلەوە بگرێ کە لە سانت بترەسبۆرگ مەروونەی بەردەستی قراڵ شەمی لەسەر بەردێک دانیشت پەنجەی لە ڕدێنی بۆز و خەناوی وەردەدا و بە توندی تەماشای پیاوەکانی دەوروبەری خۆی کرد گوتی یونس، ئەم گۆرانیە چەند دێڕە؟ گەورەم، سەد و دوو دێڕە. بزانە کێ ئەم گۆرانیەی داناوە سەد قامچی لێدە، دووی بۆ من بێڵەوە. مریدەکە یەکسەر قامچی ڕاکێشا. کێ ئەو گۆرانیەی داناوە؟ هەموو قوڕوقاپیان کرد. دەڵێم کێ ئەو گۆرانیەی داناوە؟ ئیمام دایکی خەمبار و پەشکۆماوی هاتە لا گەسکێکی بە دەستەوە بوو. ڕۆڵە! ئەو گۆرانیە من دامناوە. ئەمڕۆ لە ماڵی ئێمە تازیەمانە. هانێ ئەم گەسکە و فەرمانی خۆت بە جێ بێنە. ئیمام نەختێ دانا. ئینجا گەسکەکەی لە دەست دایکی دەرهێنا و بە دیواری هەڵپەسارد. دایە! دایە تۆ تۆ بڕۆ لەوە ماڵێ. دایکە سەیری کوڕەکەی کرد و بای دایەوە و ڕۆیشت. هەر کەلە کۆڵانێ بزر بوو شامیل شیری دا کەند. پشتێنی کردەوە و چاکەتی فڕێ دا. دایکم نابێ لێدان بخوا. من کە شامیلی کوڕی ئەوم سزای تاوانەکەی دەکێشم. تا کەمەر خۆی ڕووت کردەوە. لەسەر سەکۆیەک ڕاکشا و بە مریدەکەی گوت، بۆ قامچیت وەلا نا؟ دەری بێنە و چیت پێ دەڵێم وا بکە! مرید دوو دڵ بوو. ئیمام ڕووی گرژ کرد. مریدەکە لە هەموو کەس باشتر دەیزانی ئەم ڕوو گرژییە چی بە دواوەیە. کەوتە دارکاری کردنی ئیمام. بەڵام بە هێدی لێی دەدا. لە باتی لێدان هەر پێی دادەهێنا. شامیل قیت بووە و نراندی، لە جێی من ڕاکشێ! لە جێی من! مرید بە ڕووتی لە سەر سەکۆکە ڕاکشا. شامیر دەستی دا قامچی و سێ قامچی توندی لێ دا. کابرا پشتی هەمووی شووی دەست. لێدان ئاوهایە، تێگەیشتی؟ ئێستا دەست پێکە. نەکەی، نەکەی ڕەخاوەتیم پێ بکەی، ها؟ مریت کەوتە دارکاری و شامیل دەیژمارد، بیست و هەشت، بیست و نۆ. نا، نا، تازە بوو بە بیست و حەفت. باز نەدەی، باز نەدەی. کابرا ئارەقەی بە ڕوودا هاتە خوارێ، بە قۆڵی چەپە سڕییەوە. پشتی ئیمام وەک ڕەوەزە شاخێک وابوو ڕێگای لێک تێپێڕیوی تێدا بێ. وەک تەلانێک وابوو کە ڕەوەئەسپێک پێشێلیان کردبێ. دەرکاری تەواو بوو. مورید لا کەوت و هەناسەیەکی قووڵ یەلکێشا. شامیت جلی کردەوە بەرۆچکەی لە خۆی دا. ئینجا ڕووی کردە ئاوانەی دەوروبەری و گوتی، چیای نشینە! ئێمە دەبێ شەڕ بکەین. هیچ وەختی گۆرانی وتن و هەقایەت گێڕانەوەمان نییە. با دوژمن گۆرانیمان دەرحەق بڵێن بە شمشێر فێری گۆرانیان نەکەین فرمێسکتان بسڕنەوە چەکتان بسوون ئەخل گۆمان لە دەست چوو بەڵام داغستان ماوە شەر هێشتا بەردەوامە بەردەوام داغستان 25 ساڵی تر جەنگە لە دوا شەردا گونی بگیرە لە گەرمەی شەڕی گونیبدا کە چەند ڕۆژێکی خیان ئیمام لە مزگەوت نوێژی دەکرد فاتیمەی ژنی گەورەی ئیمام گوتی، داغستان قەت بەدبەختی وای نەدیوە. سهۆی فاتیمە، داغستان پێشتر بەدبەختییەکی تری وای دیوە. کامە؟ ئەوەی کە من ژنێکی وەکوو تۆم هەبوو، چووم شوواینەم بەسەر هێنای. ئیمام پێکەنی. مریدە بریندارەکانی کە لە مزگەوت ڕاکشابوون لەگەڵی پێکەنین. داغستان کە بۆ یەکەمجار گوێی لە پێکەنینی ئیمام بوو دەتگوت، هەمووی پێدەکەنێ. ئیمام لەم ساتە هەرە سەختەی داغستاندا پێکەنی، کە ئەو هەموو شتەی بە شانازییەوە دەستی خستبوو، هەرەسی دەهێنا. چەند ساتێ پێش دیل بوونی، پێکەنی کتوپڕ شامیل هەیبەتی گرت. هەر سێ ژنەکەی لە سەری بەردێکی گونیب دانا و پێی گوتن، ئەو گۆرانییەم بۆ بڵێن کە دایکی ڕەحمەتیم داینابوو. فاتیمە و نەفیسە و شواینە پێکەوە هەڵیان کردە گۆرانی، بگرین، دێنە شینە چیاییەکان بگرین، بۆ مردووان بگرین، پێیان هەڵبڵێن بگرین. دوا وشەی گۆرانییەکە بڕایەوە. مانگ هەڵات، ئیمام پەست بوو. تکایە دووبارەی بکەنەوە، دووبارە. دیسان فاتیمە و نەفیسە و شواینە گۆرانییەکەیان وت. ئەمجارەیان گۆرانییەکە دووتر ڕۆیشت. چیای ژێر تریفەی مانگ و. سۆڕەبی و داد خۆخەکانی گونیب گوێیان لێ بوو. شامیل هاواری کرد، توخوا سێبارەی بکەنەوە سێبارە! ئەمجارە گۆرانییەکە دوورتر فڕی. گوندە سووتاوەکانی نزیک گونیب، گوندە کپەکانی ناو شاخە دوورەکان، هەموو موریدە شەهیدبووەکانی ئیمام لە ناو گۆڕ گوێیان لێی بوو. لەگەڵ گەردوگۆڵی بەیانی، دیسان گرمەی شەڕ دواشەڕ دەستی پێ کرد. کە دەنگی چەک نەما گۆرانی کپ بووەوە. دوژمن بە سەربەرزی لەگەڵ ئیمام جوڵانەوە، چەک و ئەسپیان دایەوە، ژنیان دایەوە بەڵام داغستانیان نەدایەوە، هەڵیاندا بۆ باکوور، داغستان تەنیا گۆرانی پیرە دایکی شامیلی بۆ مایەوە. یەکەم جار هەر سێژنی شامیل گۆرانیەکەیان بۆ دیلی سەربەرز چڕی پاشان مایەوە نەفیسە و شوواینە پاشتریش کە شوێنە کە شوواینە پاش ببورە کاک پاشتریش کە شواینا پاش هەوێکانی مابوو لە بیابانی دووری عارەبیدا گۆرانییەکەی بۆ شاویلی کۆچکردوو چڕی، دوا ژن و دوا گۆرانی. خەڵک کە دەهاتنە سەر باسی شواین، باوکم دەیگوت جوانترین ئافرەتی ماڵی شامیل بوو، یەکەم خۆشەویست و دوا ژنی ئیمام بوو، ئیمام وەکوو هەموو چیاییەک بە پێی ڕەوشتی خۆمان ژنی دەهێنا، بەڵام ئەمەیان خەڵاتێکی ڕێکەوت بوو، کاتێ ئاخ فەردیل محەمەدی نایبی هەرە ئازا هەڵمەتی بردە سەر مۆزدۆک، کچە بازرگانێکی ئەرمەنی بە دیل گرت، ئانای نازداری بە یەخسیر گرت. ئانا تەنیا چەند ڕۆژێکی مابوو بۆ دەزگیرانەکەی بگوازرێتەوە. مریدم دەستکەوتەی لە کەپەنگ پێچاو بۆ کۆشکی ئیمامی برد. کە لە سەریان هەڵدایەوە ئیمام چ ببینێ باش؟ دوو چاوی گەورە و شینی وەک ئاسمانی داغستان. ئەو چاوانە یەکە و ڕاست، بێ ترس لە چاوی ئیمام چەقین. بە پێڵاوی قاڵتاغ و چەک و ڕدێن و چاوەکانی ئیمامدا گەڕان. ئەو چارمەنییە ئیمامی وا دی، کە نە گەنجە و نە قۆز، بەڵام شتێکی وای لە نیگای چاوەکاندا بوو، کچەکەی سەراسیمە کرد. کچە لەگەڵ هێز و توندیدا نەرمی و بەزەییشی لەو چاوانەدا بینی. چاویان بە چاوی یەک کەوت. جەنگاوەری نەبەرد لە دڵەوە هەستی بە بێهێزی دەکرد. ئەمەی. پێ شتێکی سەیر بوو ترسێکی کەوتە دڵەوە ئینجا فەرمانی دا ئەم کچە لە کوێ هێناوە بیبەوە ئەوێ بۆچی ئیمام کچێکی جوانە هەموو شتێکی هەر لە خۆی دێ من خۆم دەزانم ئەسپەکە زینکە بەرامبەر بەم کچە داوای چ فدیەیەک بکەم هیچ هەروە بێ فدیە بیدەوە ئەخفەردیل محەممەد سەری سوڕما شامیل قەت بێ فدیە دیلی بەرنەداوە بەڵام ئەوە ئیمامە پیلەکەی لەگەڵ ناکرێ. شامیل بە کچە یەخسیرەکەی گوت، وا دەتنێرمەوە بۆ باوانت، کەیفیان پێ دێ. پێیان بڵێ شامیل جەردەنی نییە. کە قسەی شامیلیان لە ئانا گەیاند، ئانا بە سەرسامی تەماشای شامیلی کرد. لەو بڕوایەدا بوون کچە ئەوەندە هەوەس بەو قسەیە نەیەتەوە. دووبارە پێیان گوت، ئیمام ئەو ڕووداوەی زۆر لە دڵ گرانە، بە بێ فدیە دەتنێلنەوە. ئینجا کچە نەشمیلەکە ڕووی کردە شامیل و گوتی، سەرۆکی داغستان، کەس منی بە خورتی نەهێناوە، من خۆم بۆ تۆ هاتووم، هاتووم ببم بە بەندەی تۆ. شامیل گوتی، چۆن؟ بۆچی؟ کچەکە گوتی، هاتم ئەو پاڵەوانە ببینم کە هەموو قەوقاس و سەراپەی دونیا باسی دەکا چ دەکەی بکە بەڵام من بۆ هیچ شتێ واز لەو دیلایەتیە ناهێنم کە خۆم هەڵمبژاردووە هەنگاوێک لێرە دوور ناکەومەوە شامیل وتی نەخێر نەخێر نەخێر وا باشە بچیتەوە کچەکە گوتی شامیل ئەوە تۆی قسەی وا دەکەی کە هەموو کەس بە پیاوی ئازاد دەزانن شامیل گوتی فەرمانی خوایە کچەکە گوتی، خوا فەرمانی وا نادات. شامیل گوتی، خوای من و خوای تۆ فەرمانیان جودایە. کچە گوتی، سەرۆکی داغستان، من دیلی تۆم، کۆیلە و بەندەی تۆم. لەمەولوا خوای تۆ دەبێ بە خوای من. لە دەوری منداڵیەوە گۆرانیم لەبارەی تۆوە بیستوە ئێستاش گۆرانیەکم لە بیرماوە لە ناخی دڵم چەسپاوە ئەو کچە ئەرمنیە هەڵی کردە گۆرانی گۆرانیەکی خۆشی بە زمانی بیانی چڕی مانگ لە پەنا شاخی بەرزەوە هەڵات و کچە ئەرمەنیەکە هەر گۆرانی لەبارەی شامیلەوە چڕی مریدەکەەوە ژوورێ کەوت ئمام ئەسب زین کراوە کچەکە ببەم نا نا لێی گەڕێ با گۆرانیەکەی تەواو بکە ئەگەر بەقەت هەموو ژیانیشی بخایەنێ دەبێت تەواوی بکە پاش چەند ڕۆژێ مەقۆم و قۆ بە داغستانە بڵاو بووەوە خەڵک چرپاندیە گوێی خەڵک گوند چرپاندیە گوێی گوند چرپی نەهامەت بیستانە بیستانە شامیل ژنێکی تریە ناوە ئیمام ئیمانداری ڕاستەقینەمان بچە ئەرمەنیە چیە ناوە گاوری مەندیلی ئیمام دەرچووە ئیمام لە باتی نوێژ گوێ لە گۆرانی ژنەکەی دەگرێ بەم جۆرە هەموو داگەستانی چرپان چرپە چرپەکە ڕاست دەچوو ئیمام سێم ژنی هێنا ژنە بوو بە ئیسلام و بەرگی شاخانی کردە بەر و ناوێکی ئاواریان لێنا ئانا بوو بە شوایینە. خۆشترین خواردنی ئیمام ئەوە بوو کە ئەو ژنەی بۆی لێ دەنا. نەرمترین نوێنی ئەوە بوو ئەم بۆی ڕادەخست. ژوورەکەی ئەم لە هەموو ژووران ڕووناکتر و گەرمتر بوو. قسەی لە هەمووان خۆشتر بوو. ڕووی گرژی ئیمام نەرم و خاو بووەوە. لە جاران بە ڕەحمتر و میهرەبانتری لێ هات. زۆر جار قاسیدی باوکی کچە لە مۆزدۆکەوە دەهاتن تکای باوکیان بە شامیل دەگەیاند کە شوایینە بنێرێتەوە و بخوازی ماڵی دنیایە. هەموو جارێ شامیل بە شوواینەی دەگوت، بەڵام شوواینە هەموو جارێ یەک وەڵامی دەدایەوە، ئیمام، تۆ مێردی منی. حەز دەکەی سەرم ببڕە بەڵام ناچمەوە. ئیمام وەڵامەکەی دەدایەوە دەست قاسیدەکانی مۆزدۆک، پاشان برای شوواینە هات. ئیمام بە خێراتنێکی گەرمی کرد و ڕێی دا شوواینە ببینێ و قسەی لەگەڵ بکا. خوشک و برا دوو سەعات بە تەنێ پێکەوە بوون. برا باسی خەفەتی باوکی و فرمێسکی دایکی بۆ خوشکی کرد.